لە تۆمارکراوەکانی ڕێکخراوی دەریایی فەڕەنسی ناوی کتێب شارستانێتی ئەوان و سەرفرازبوونی ئێمە نووسینی مەهاتماگاندی وەرگێڕانی سامان علی حامید چاپی یەکەم 2009 سلێمانی ئەم کتێبە لە دوو توێی 1970 لا پەڕەی قەبارەمام ناوەندایە تۆمارکردنی دەنگ پێشڕەو حەمە ساڵح میکساج ڕووناک ڕەفیق خوێندنەوەی خێڵان محەممەد